چەند جار دەبینی کەسێ تۆزێ دەست بڵاو بێ لە هەموو لایەکەوە ئامۆژگاری دەکرێ ئەڵێ ئاگات لە پارەکانت بێ کەسێ خوێندکارە بە ئاگا دەهێنرێتەوە ئاگات لە خوێندنەکەت بێ ئاگات لە مستەقبەلت بێ کەچی هەموومان ڕۆژانە ژیانمان بە فیڕۆ دەڕوا کاتمان بە فیڕۆ دەڕوا کەس ناڵێ ئاگات لە ژیانت بێ جا بۆ ئەوەی کەوا ژیانت بە فیڕۆ نەڕوا کە گەورەترە لە پارە و سامان و هەموو شەهادە هەموو شتێک لە کاتا دەست دەکەوێ لە تەمەنا دەست دەکەوێ تێپەڕبوونی ساڵێک لە تەمەنی تۆ واتە تێپەڕبوونی ساڵێک لە ڕۆژگاری ژیانت چیت تێدا تۆمار کردووە حەق وایە هەموو ڕۆژێک نەک هەموو ساڵێ هەموو ئێواران بیر بکەیەوانێ ئەم ڕۆژە لە بەیانەوە لە خەو هەستاوم چیم تێدا تۆمار کردووە بۆ دنیا و قیامەتی خۆم هەروا بە سادەیی بەڕێم کرد یان هەر ئاوا ژیام، جا چەند خاڵێک هەیە ئەگەر ئێمەی موسڵمان جێبەجێی کەین و ئاسانیشە جێبەجێی کەین، سەرمایەی ژیانمان کە کات و تەمەنمانە بە فیڕۆ ناچێت. ئەویش ئەوەیە ئینسان بەردەوام پرسیار لە خۆی بکا، لەگەڵ ناخی خۆت قسە بکە. دوو شت هەیە، حازربوون یان هەبوون. تۆ لە ژیانا هەی یان حازری؟ نموونەیەکی سادە و ساکار کە هەموومان تێدەگەیەنێت لەو ووشەیە کە بابەتێکی فەلسەفەیە ئەوەیە پۆلێک هەیە لە خوێندنگا و قوتابخانەدا ئەم پۆلە ئەم سەفە چل خوێندکار و قوتابی هەیە کە مامۆستا بەیانی ناوەکان دەخوێنێتەوە جاری وایە دەیان ئاماد نەهاتون بۆ مەکتەب ئەمانە مەفقودن بەڵام سیان مەوجودە لەو چلە بەڵام کە مامۆستا دەرسەکە شەرح دەکا و کۆتایی بە وانەکە دێ، چەند تەلەبە، چەند قوتابی بەشداری مامۆستایان کردووە بە پرسیار و وڵام و چالاکی ڕۆژانە و دەرسەکە تێگەیشتوون، لە ئیمتیحانەکەی دواترا سەرکەوتوو دەبن، ئەوانە پێیان دەوترێ حازرن، ئەوانەی تر هەن. بۆیە سەیر دەکەی خوێندنگای وا هەیە هەزار تەلەبەی هەیە ساڵانە، کەچی لەو هەزار تەلەبەیە دوو سەد کەسیان دەبێ بە شت، کەواتە خۆ هەموویان هەبوون بەڵام هەر دوو سەتیان حازر بوون ئەم سەر زەویەش ئەوا خوێندنگایە ماڵێک پۆلێکە چەند کەسێ تێیا دەژین ئایا تۆ حازری یان هەر هەی و بوونت هەیە شەرنیە کە حازر بی دەستە بەجێ دوعای خێرم بۆ کردووە. دڵم خۆش بووە کە ئەم کەسە حازرە لە خوتبەکەیا. ئەوەندە بە تەرکیزەوە گوێی گرتووە، هەستی بەوە کردووە من لە وشەیەکا هەڵ، لە پیتێکا هەڵم کردبێ نەک لە وشەیەکا. خەڵکیش هەیە لە مزگەوت جاری وا چۆتەوە ماڵەوە پرسیاری کردووە ئەرێ مامۆستا خوتبەی خوێندەوە ئەم جومعەیە؟ یانی لەوێ نەبووە. بەڵێ بە ئامادە، هەیکەلێک هەبووە، بەڵام هەر هەیە، حازر نییە. نازانێ خوتبە خوێندراوەتەوە یان نەخوێندراوەتەوە، یان نووستووە، یان خەیاڵی لە شوێنێکی تر بووە. جا لەبەر ئەوە هەموو هەبوونێک حازربوون نییە لە ژیاندا. سەد و نەوەت و سێ دەوڵەت هەیە ئەمڕۆ لەسەر زەویدا. چەندیان حازرن؟ خۆ هەن. چەندیان حازرن ئەمریکایە پێنج ئەنجومەنی ئاسایشن کە مافی ڤیتۆیان هەیە بیستی وڵاتی پیشەسازیە وڵاتێکی وەکو سۆمال ئاو بیبا کەس مشکیلەی نیە چونکە هیچ نیە هەر هەیە بەڵام وڵاتێکی وەکو چین سین ئەگەر بێت و بوومەلەرزەیەک لێیدا و بڕوخێ ئەم مزگەوتە پاشی چەند ساڵەشکە بە چۆڵی دەبێت چونکە کەلوپەلەکانی هەموو وڵاتی چین دروستی دەکا کەواتە ئەویان حازرە بەڵام ئەمیان هەر لەسەر خەریتە وڵات هەیە بۆیە هەموو هەبوونێک هیچ نییە سەد برادەرت هەیە لە کاتی تەنگانەدا دوانیان فریات دەکەوێ کەواتە لەو سەد برادەرە کە هەتە هەردوویان حازرن کە پشتیان پێ دەبەسرێ و لە ڕۆژی تەنگانەدا پشتت دەگرن و وازت لێ ناهێنن کەواتە بڵێ دوانیم هەیە ئەو هەبوونە هیچ نییە مەرحەباییەکە بەڵام حازرەکان کامانن ئەوەیان گرنگە چەند کەس هەیە هەیە لەسەر زیاندا زیندووە نەمردوون بەل احیاء بەڵکو زیندوون بەڵکو حازرن بۆیە دەوترێت شەهیدە شەهید مەعناکەی ئەوەیە شاهیدە هەرچەند لەژێر خاکایە هەموو ڕۆژێ لەبەر چاوانە سەروەری گەل ئاوەدانی وڵات بەرهەمی خوێنی شەهیدانە ئەوە نەوا دەوترێ بۆیە کابرا مردووە کەچی حازرە لەگەڵتا هەموو ڕۆژێ ناوی لەبەر جوڵانە و لەبەر چاوانە زۆر کەسیش هەیە زیندووە و مردوو حیسابە. پێغەمبەرانی خوا سەلامی خوایان لەسەر بێت جەنابتان زۆر جار بیستووتانە دەڵێن لە ناو هەموو پێغەمبەراندا کە سەد و بیست و چوار هەزار پێغەمبەر هەیە بیست و پێنجیان ناویان لە قورئانەدا هاتووە وانێ قوربان ئەوە جەنابت دەتوانی بیر لەمانە بکەیەوە بۆ ئەمە وایە سەد و بیست و چوار هەزار پێغەمبەری خوا بۆ سەر ئەهلی ئەم سەر زەوێ هاتووە لە ئادەمەوە هەتاوەکو حەزەتی خاتەم حەزەتی محەممەد صلی الله علیه وسلم بیست و پێنج یان ناویان لە قورئاندا تۆمار کراوە، لەو بیست و پێنجەی ناویان لە قورئاندا تۆمار کراوە پێنجیان هەڵبژاردەی هەموانن، پێیان دەوترێ ئولو العزم، پێغەمبەرە هەرە گەورە و خاوەن پەیامەکان، پێنج پێغەمبەرەکە حەزرەتی نوح، حەزرەتی ئیبڕاهیم، حەزرەتی، موسا، عیسا، محمد. ئەم پێنج پێغەمبەرەتان لە بیر بێ ئەوە پیاغەمبەرانی ئولو العزمن حەزرەتی نوح، ابراهیم، موسا، عیسا، محمد صلی اللە علیە وسلم. پرسیارێکە دەکرێ باشە خوایە ئەم هەموو پێغەمبەرەت هەبووە بۆ پێنجیان ئولو العزمن؟ ئەمە جێگای پرسیارە وانیە؟ لەبەرئەوەی پەیامی ئەو پێغەمبەرانە، ڕیسالەی ئەو پێغەمبەرانە سەلامی خوایان لەسەر بێ هەموو ڕۆژێ حازرە لەناو کۆمەڵگادا، ئەم پێنج پێغەمبەرە هەموو ڕۆژێ خەڵک دەیانبینێ، بەرهەمەکانیان دەبینێ، تەماشاکە ئەو ئاوەدانیەی کە ئەمڕۆ لەسەر زەویە بەرهەمی کەشتیەکەی حەزرەتی نوحە کەس هەیە لەم سەر زەویە باسی کەشتی نوحی نەبیستبێ لە کافر و موسڵمان؟ نیە کابرای کافریش ئیمانی بەوە هەیە دەڵێ ڕۆژێک کەشتیەک هەبووە ژیانی مرۆڤایەتی ڕزگار کرد ئەم سەر زەویە ئەوەندەی لەو کەشتێدا نەبێ یەک بەشەر و زیندەوەری لەسەر نەماوە خوا لەوەندەی ناو کەشتێکەوە جارشکە مرۆڤایەتی و زیندەوەرانی ژیاندەوە کەواتە نوح کارێکی کرد دروستکردنی کەشتی ڕزگاری بۆ مرۆڤایەتی حەتا دونیا دونیایە باسی دەکرێ حەزرەتی ئیبڕاهیم سەلامی خوای لەسەر بێ بەیتی دروست کردووە ماڵی کەعبەی بنیاد ناوەتەوە حەتا ڕۆژی قیامەت کە دەڵێی کەعبە یەکسە ئیبڕاهیمت بیر دەکەوێتەوە وایە نا ئەسەی هەموو ڕۆژێ لەبەر چاوە هەموو نوێژێ لەبەر چاوە هەر کە باسی کەعبەت الله کرا حەزرەتی ئیبڕاهیم لەبەر چاوی تۆ حازرە لە دیدتدا ئامادەیە کەواتە ئیبڕاهیم حازرە هەموو ڕۆژێ حەزرەتی موسا هەر کە باسی ڕووخانی دیکتاتۆرێک و مەزڵومیەتی گەلێک و ڕاپەڕینێک و سەرکەوتنی شۆڕشێکی ئازادیخواز دەکرێ تۆ یەکسەر باسی موسا و فیرعەونت دەکەوێتەوە ئا کە دەڵێن فڵان کاربەدەستە زاڵمەڵە بەخوا ئەی فیرعەونە کەڵەن فڵان کەس شۆڕشی کەڵە حەزرەتی موسایە بەردەوام حەزرەتی موسا چیرۆکەکەی لێ دەدرێتەوە ڕۆژانە فیرعەون لە وڵاتان دروست دەبێ میللەت دەچەوسێنێتەوە چاوەڕێی موسایە کەو میللەت ڕزگار کا هەموو ڕۆژێ هەیە حەزرەتی عیسا پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ حەزرەتی پێغەمبەر عیسا سەلامی خوای گەورەی لەسەر بێ لەدایک بوونەکەی دووشتی زۆر سەرسوڕهێنەری تێدا بوو یەکەم لەدایک بوو، بەڵام باوکی نەبوو. لە ئافرەتێک بوو کە مێردی نەبوو، کە شووی نەکردبوو. ئەمە عەجیبە. بەڵام لەویش عەجیبتر هەیە. کەواتە حەزرەتی موسا بەم کارە نەبوو بە ئولولعەزم بڵێی لەبەر ئەوەیە پێغەمبەرێکە بەبێ باوک لەدایک بووە بۆیە ئولولعەزمە، نەخێر ئەوەی ئەوە نییە. چونکە ئادەم لەویش موهیمترە. ئادەم نە باوکی هەبوو نە دایکی هەبوو. چونکە جاڵجاڵۆکەشمان هەیە پێویستی بە باوکیش نییە هەر بۆ خۆی دەپیتێ و لە دایکەکە لە دایک دەبێت چەند زیندەوەری وامان هەیە پێویستی بە باوک نییە کەواتە حەزرەتی عیسا بەم معجیزە گەورە نەبوو بە ئولولعەزم معجزەی دووەمی ئەوەیە هەر کە لە دایک بوو وتیان ئەی مەریەمە ئەم منداڵە لە کوێ بوو کە تۆ شوون نەکردووە خوا فەرمووی ئاماژە بۆ مناڵەکە بکە مەمکی دەخوارد دەمی لە مەمکی دایکی کردەوە حەزرەتی عیسا فەرمووی قال ئینی عەبدوڵڵا خەڵکینە من بەندەی خوام خەڵکینە من عەبدی خوام ئاتانی الکتابە کتێبم دەداتێ وەجعلنی نەبیە دەمکا بە پێغەمبەر خەڵکەکە هەموو سەریان سوڕما. مناڵێکی یەک ڕۆژەی مەلۆتکە دەم لە مەمک کاتەوە قسە بکا؟ کەچی سبحان اللە ئەمەش حیزەتی عیسا ناکاتە ئولو العزم وانیە؟ ئەمە ناکاتە ئولو العزم بڵێی لەبەر ئەوەی عیسا لەناو باوەشی دایکیا بە یەک ڕۆژەی قسەی کردەوە بڵێ ئینی عبداللە. لەو چونکە خەڵکی کەش هەیە قسەی کردووە کاتێ جڕەیجی عابید بوختانی بۆ کرا بە کرێیان گر کە حەیای بەرن وتیان عابیدێکە و پاشا ڕقی لێی بوو ئافرەتێکی داوێن پیسی بە کرێ گر وتی بڵێ من زینام لەگەڵ کراوە و ئەم حەملەی کە هەمە لە جڕەیجی عابیدە کە حەزرەتی جوڕەیج ئەو عابیدە خواناسە ئەم کارە تاوانەی درایە پاڵ فەرمووی خوایە هیچ چارم نیە پەنا بۆ کوێ بەرم لەو کاتە ئافرەتێک کە هاتبوو شاهید حاڵ بێ کە چۆن بەربارانی دەکەن و ڕەجمی دەکەن حەیای دەبەن مناڵێکی ساوا بە باوەشیەوە بوو فەرمووی ئەو مناڵە بێننە پێشەوە پەنجەی خستە سەر زمانی مناڵەکە وتی، ئەی مناڵ تو ئەو خوایە وەرە زبان و شاهیدی بدە بۆ پاک داوێنی من. مناڵەکە وتی، وەڵاهی جورەیج زینای نەکردووە، ئەو شوانە زینای لەگەڵ ئەو ئافرەتەدا کردووە. سبحان اللە. چاو لێیە حەزرەتی عیسا ئەمسالی هەبووە لەوەدا. جارێکی تر لە سەحیحی بوخاری و موسلیما دەگێڕێتەوە دەفەرمێ، ئافرەتێکیان نەعل باران دەکرد، بەردبارانیان دەکرد، بە قەمچی لێیان دەدا، ڕوویان ڕەش کردبوو، ڕوویان ڕەش کردبوو، لایەکی سەریان تاشیبوو ئەتکیان کردبوو بە داخەوە، ئەیان گوت، هەی وا لێکراو! ئەم وشەیە لە کوردەواریشا گەلێ کەسێ ئاوا تاوانبار دەکرێ بە زینا. ئافرەتەکەش هاواری دەکرد دەیگوت، وەڵڵاهی زینام نەکردووە، قەسەم بە خوا نەمکردووە، خیانەتم نەکردووە. قبوڵیان نەدەکرد. لەو کاتە دا داشێک مناڵەکەی بە باوەشەوە بوو لە سەربان وەستابوو سەیری ئەو ئافرەتەی دەکرد کە ڕاویان دەنا و ئاوا حەیایان دەبرد. وتی، خوایە ئەو مناڵەم وەکو ئەو ئافرەتە حەیا نەبەی خوایە ڕووسووری دنیا و قیامەت بێ. مناڵەکە مەمکی دایکی فڕێ دا و مەمکەکەی واز لێ هێنا و وتی، خوایە وەکو ئەو ئافرەتەم لێ بکەی چونکە بێتاوانە. چونکە بێتاوان و بوختانی بۆ دەکرێ. دواتر هەر لەو حادیسەدا کابرایەکی زۆر دەسەڵاتدار بە ئەسپێکی سەرکەشەوە، بە ئەسپێکی ڕازاوە کە ئەسپی ئەو زەمانە وەکو باشترین ئوتومبیلی ئەم سەردەمە وابووە، گرانبەهاترین لێخوڕ بووە لەو کاتەدا کە هات، زۆر بە کەشخە و فیز و دەعیەوە خەڵک هەموو سەلامیان بۆ دەکرد و لەبەری هەستابوون. دایکەکە وتی، خوایە مناڵەکەم وەکو ئەو پیاوە ناودار و گەورەکەی. مناڵەکە دیسان دەمی لە مەمکەکە کردەوە، وتی، خوایە بەق دوعای دایکم نەکەی وەک ئەو پیاوە متەکەبیر و سەرلێشێواوەم لێ نەکەی. مناڵ هەبووە لەناو بێشکەیا ئاوا قسەی کردوە لە باوەشی دایکە. کەواتە حەزرەتی عیسا پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ تاکە مناڵی قسەکەر نییە، بۆیە بەو موعجیزەیەش نەبوو بە ئولولعەزم. ئەی حەزرەتی عیسا ئەبێت چی بکا تا ببێتە پلەی پێغەمبەرانی ئولولعەزم؟ ئەبێ کارێک پێشکەش بە مرۆڤایەتی بکا کە هەموو ڕۆژێ حازر بێ ئەویش ئەوەیە حەزرەتی عیسا دێتەوە سەر ئەم زەویە وما قتلوه وما صلبوه نە کوشتیان و نە لە خاچیان دا و نە لە هەڵیان واسی بەڵ رفعه الله الیه خوا بەرزی کردەوە بۆ ئاسمان شەویهەکە ئەو کابرایەی کە وەکو ئەو دەچوو خوا شکڵی خستە سەر ئەو یان هەر وەکو ئەو دەچوو کوشتیان وایان زانی حەزرەتی عیسایە و لە خاچیان دا بەڵام حەزرەتی عیسا دەبێ بێتەوە سەر ئەم زەویە چونکە پلەکەی وەرنەگرتووە هێشتا ئەگەر ئەو کارە نەکا لە پێغەمبەرانی ئولو العزم حساب ناکرێ ئەبێ بەهانای ئەم بەشەریەتەوە بێ ئەویش ئەوەیە کاتێ دەجال دێ تەواوی سەر زەوی دەجال کاربەدەستێکی گەورەیە خوا بۆ تاقیکردنەوەی مرۆڤەکان سوڵتە و دەسەڵاتی داوەتێ ئەڵێ ببارە ئەبارێ ئەڵێ مرد و لەو قەبرەوەرە دەرەوە بەقسەی دێتە دەرەوە بزانە تا چەند تۆ خۆڕاگری، تا چەند ئەم ئیمانەت بە خوا نالەقێ. ئەگەر کابرایە بڵێ ئەو قەبرە دێنمە دەرەوە ئیمانم پێی نییە، چونکە دەزانم هەر خوایە دەتوانێ ڕوحەکان زیندوو کاتەوە، ئا لەوێدا ئیمانی ساغ دەردەکەوێ، ئیمانێکی ئاڵتوونی عەیارە بیست و چوار لە زەمەنی دەجالا پاک و پیس یەکجاری لێک دەبێتەوە، مونافیق و ئیماندار لێک دەترازێ. ئا لەو کاتەدا کە ئوممەتی ئیسلامی لە مەترسیدایە، حەزرەتی عیسا لە ئاسمان دێتە دەرەوە، ئەوەڵ کارێک کە دەیکا دەجال دەکوژێ. ئەو دەجالە کە کەس پێی ناوێرێ بە هۆی حەزرەتی عیساوە لە ناو دەچێ کەواتە ئەو کارەی بۆ مرۆڤایەتی کرد ئەو کارە دەبێ بکا بۆیە دەبێتە ئولو العزم دووەمیان عەدالەت دەچەسپێنێ عەدالەت دەچەسپێنێ حەکەمەن مقسیتا پێغەمبەری خوا فەرمووی عیسا دێتەوە سەر زەوی دادپەروەریەکەی بێ ئەنداز عەدالەت دەنوێنێ بۆیە پێغەمبەری خوا لە ناو سەحابەکان دانیشتبوو فەرمووی طوبا لعیش بعد المسیح ئای خۆزگەم بەو کاتەی کە ژیان لەسەر زەویە دوای هاتنە خوارەوەی مەسیح دوای هاتنە خوارەوەی عیسا یوذن للسماء فی القطر خوا ئەمر دەکا بە ئاسمان بەرەکەتی خۆت ببارێنە بەسەر زەویدا ویوذن للارض فی النبات خوا دەفەرمێ ئەی زەوی بەرەکەتی خۆت بڕوێنە حتی لو بذرت حبک علی الصفا نبت لنبت لە صحیح بوخاری دا دەفەرمێ ئەگەر تۆوی گەنم و جۆ و دانەوێڵە بخەیە سەر شاخی صەفا کە بەردەکانی ئەوەندە لووسن هەرچی خۆڵە پێوەی نیە تۆو لە کوێدا دەڕوێ لە خاکا ئەگەر تۆوەکەت بەر ئەو شاخی صەفایە کەوێ ئەو بەردە لووسەی هەرچی خۆڵە پێوەی نیە خوای گەورە دەیڕوێنێ و شینی دەکا سبحان اللە ئەوەندە بەرەکەت یەعنی هیچ شوێنێک نیە دەنکە تۆوێک بە خەسار بچێ لەسەر زەویدا ولا تشاح ولا تحاسد ولا تباغض لەس تەواوی ئەم سەر زەوێدا بۆڵە بۆڵێک و شەڕێک و حەسودێک نابیندرێ سبحان اللە کە پاشا عادل بوو خەڵکیش دڵی بەرامبەر یەک خاوێن دەبێتەوە وتقع الامنە علی الارض پێغەمبەری خوا فەرمووی ئای چ ئەمینیەک و خۆشگوزەرانیەک لەم سەر زەوێ دەبێ حتی ترتع الاسود مع الابل واللە ی بە چاوی خۆیان ئەو خەڵکە دەبینن ئەوە شێرە و لەگەڵ حوشترا لە یەک کانی ئاو دەخۆنەوە شێر پەلاماری حوشتر نادا والنمار علی البقر پڵنگ لەگەڵ مانگادا یاری دەکا و پەلاماری نادا و نایخوا والذئاب مع الغنم گورگ لەگەڵ مەڕا دەلەوەڕێ و لە کانێکە ئاو دەخواتەوە و مەڕەکە بریندار ناکا و پەلاماری نادا. ویلعب الصبیان بالحیات لا تضرهم، وەڵاهی مارەکان پێوە نادەن، مناڵی ساوا مار لە باوەش دەگرێ ماری زەهراوی ئەو مارە زەرەد بەو مناڵە ساوایە ناگەینە و پێوەی نادا. سبحان اللە عەدالەت چەند موهیمە ئەمەش ئەم هەموو عەدالەتە بەماوەی چەند ساڵ بەماوەی حەوت ساڵ چونکە پێغەمبەر فەمووی فیمکث اربعین سنە عیسی چل ساڵ لەسەر زەوی دەمێنێتەوە سی و سێ ساڵی بەڕێ کرد کە بەرزکرایەوە ماوەتەوە حەوت ساڵ ثم یتوفا دوای ئەو حەوت ساڵە کە هاتەوە سەر زەوی ئەو عەدالەتەی چەسپاند دەمرێ ویصلی علیه المسلمون موسڵمانان نوێژی جەنازەی لەسەر دەکەن لە تەنیشت پێغەمبەری خواوە دەنێژرێ ئێستا شوێنەکەی بۆ هێشراوەتەوە لە تەنیشت پێغەمبەری خواوە شوێنی بۆ هێشراوەتەوە کە هاتەوە ئا لەوێدا وەفات دەکا سبحان الله عدالت ئەم ئیسلامە پێم سەیرە پێم سەیرە خەڵکێکی بەناو ڕۆشنبیر خۆ بە خوێندەوارزان وابزانێ ئیستا ئیسلام ستەمە ئیسلام دیکتاتۆریەتە ئیسلام ئیڕهابە لە هەر شوێنێکی ئەم قوڕئان و دینە و حەدیسەیا تەماشا دەکەی بەس باسی عەدالەت و پاشای عادل و کاربەدەستی عادلە باسی بەرەکەتی عەدالەتی کاربەدەست و فەرمانڕەوایە وەڵاهی کە کاربەدەستی وەخت فەرمانڕەوا عادل بوو قەسەم بەخوا پێغەمبەر فەرمووی لەسەر ئەو بەردە ڕەقە تۆ بڕوێنێ وەڵاهی شینی دەکا بەبێ خۆڵ. وەڵاهی کەسێ ڕقی لە کەس نابێ کە ئەو عالمە هەموو بوو بە دوژمنی یەکتر بۆ خۆتان شاهیدن ئەو خەڵکە دڵ پاکەی کە ئەم حیزبایەتی و ئاڵا و پەڕۆیە لە کارانە بوو کێ ڕقی لە کێ بوو کە حیزبایەتی و سەرکردەی خائین و دز و درۆزن پەیدا بوو ئەو عالمە هەمووی ڕقی لێ یەکە بە بێ ئەوەی بزانێ بۆ ڕقی لێیەتی ئەیکوژێ نازانێ بۆ دەیکوژێ ژنەکەی بێوەژن دەکا نازانێ بۆ نازانێ ئەویش دەکوژرێ نازانێ بۆ کوشتیان پێغەمبەری خوا هەمووی مەرهەمی ناعەدالەتیە خۆزگە بەو وڵاتەی فەرمووی طوبا لعیش بعد المسیح خۆزگەم بەو کاتەی کە ئەو کەسانەی لە دوای هاتنی مەسیحەوە دەژین و ئەو عەدالەتە بە چاوی خۆیان دەبینن بۆیە ئیسلام شەیدای دادگەریە هەی ئافرین بۆ ئەو کاربەدەستەی بەقەدەر توانای خۆی هەوڵی دادگەریەدا لە ناو میلەتە ئەگە بە نوکە قەڵەمێک بێ ئەگە بە جوابدانەوەی مراجعێک بێ دادگەری لە بینی خەڵکا دەکا و جیاوازیەکان لادەبا کەواتە ئێمەی موسڵمان. ئەمە پرسیارێکە من ڕۆژانە جار هەبووە لێم کراوە مامۆستا فامیلەیەک هەیە یاریچەکان و وەرزشەوانانی بەڕێز لەبەری دەکەن صلیبی لەسەرە ئەمە حەرامە یان نا بەڵێ حەرامە بەڵام مەعنای ئەوە نییە ئێمەی موسڵمان ڕقمان لە ئازادییە پێشێلی ئازادیەکانی کابرایەکی مەسیحی دەکەین لەبەرئەوەی خاچی هەڵواسیوە بەڵکو دیفاع لە پێغەمبەرێکی خوا دەکەین ئەگەر تۆ بڵێی عیسا لە خاچ دراوە سەلیبی بۆ بکەی نیشانەی ئەوەیە عیسا لە ڕێزی پێغەمبەرانی ئولولعەزم کردە دەرەوە وانیە ئیچی مایەوە وەکو مناڵ بەبێ قسەی کردو مناڵی تریش قسەی کردو باسم کرد ئەگە دەڵێی بە بێ دایک باوک لە دایک بووە ئادەم لەویش مهمترە هەر باوک و دایکیشی نەبوو لە خۆڵ دروست کراوە کەواتە دەبێ عیسا لە خاج نەدراوێ و صلیبی بۆ نەکراوێ و بە فامیلەدا نەکراوێ بۆیە ئێمەی مسلمان دەبێ گەنجەکانمان وشیار بوون کە نەهی لە هەر شتێک کرد حیکمەتەکەی بزانە حیکمەتی ئەوەیە من دیفاع لە پێغەمبەری خوا دەکەم کابرای مەسیحی عیسا سوک دەکا لە ڕیزی ئولولعزم دەری دێنێ ئەوە ئاینی ئیسلامە ئەوە موسڵمانە دیفاع لە هەموو پێغەمبەرانی خوا دەکا وەکو چۆن دیفاع لە محمد مستەفا دەکا صلی اللە علیە وسلم بۆیە ئەگە مەسیحێت بیەوێ بەختەوەر بێ ئەبێ دینی ئیسلام حاکم بێ لەسەر زەویدا چونکە لە تەنیشت پێغەمبەری ئیسلامەوە پێغەمبەرەکەی دەنێژرێ ئەوەیە کە ڕقمان لە صلیبە چونکە بوختانە بۆ خەڵک دەکرێ چونکە لە پلەی پێغەمبەرێکی خوا دێتە خوارەوە ئەی حەزرەتی محمد صلی اللە علیە وسلم لەبەر ئەوەیە کە اولو العزم رحمە للعالمین کافریش لە ڕەحمەتەکەی مەویست نەبووە لەبەر ئەوەیە ستەم و دیکتاتۆریەتی ڕۆم و فارسی لەناوبەر کۆیلایەتی نەهێشت چەند جار باسم کردووە کە پێغەمبەری خوا هات کابرا چەند کۆیلەی هەبوو وەکو ئاژەڵ بەشەرە بەشەر وەک من و تۆ ئینسان کەچی دەیانگوت کۆیلەیە بە پارە دەکڕا و دەفرۆشا چۆن بزن و مەڕێک لە مەیدانی ئاژەڵا هەبوو مەیدانی کۆیلە هەبوو سبحان اللە کابرا دەچوو چەند کۆیلەیەکی بە پارە دەکڕین جار هەبوو ئەگەر وەڕز بوویا دەیگوت دوانیان بێنن بە شەڕیان دەنێکیش مشێرێکیان بدەنێ بزانم کامیان کامیان دەکوژێ چۆن شەڕە کەڵەشێری دەکرد ئاوا شەڕی بە مرۆڤ دەکرد چونکە خاوەنیان بوو ئینسانەکە خاوەنیتی لەدەست دابوو ئیسلام هات کۆیلایەتی لەناو برد بە نوری پێغەمبەرایەتی یەکەم کۆیلە ئازاد کرا ئەو ڕۆژەی کە بەری بەیانی بوو دوانزەی ڕەبیع الاول بوو سوەیبە کۆیلەیەکی بێکەسی داماو گومناو سەر لێشێواو کۆیلەی ماڵی ئەبوو لە هەبی دڵڕەق کە چوو خەبەری دا وتی ئەبا لەهەب ماڵی برازاکەت کە عەبدوڵڵایە سوپاس بۆ خوا کوڕێکیان بوو وتی لە خۆشی ئەو موژدەیە بڕۆ ئازاد بە هەر لەگەڵ لەدایک بوونا کۆیلایەتی نەما ئازادی کۆیلاکان هات بۆیە حەزرەتی محمد ئاوا مهیمە سوەیبە سوەیبەی گومناو لاوی لەگەڵ محمد المصطفادا تۆمار کرا ئەوە پێغەمبەری خوایە کۆیلەیەکی ئافرەت دێنێ لەگەڵ ناوی خۆیان لە سیرەدا لە کوێ تەماشای دەکەی سوەیبە لەگەڵ پێغەمبەری خوادا ناوی تۆمار کراوە بۆیە محمد ئەوەندە موهیمە و ئولولعزم و خاتەمی پێغەمبەرانە هیچ دینەک نەیتوانی کۆیلایەتی لە بەین بەرێ ئیسلامت هەڵی تەکاند هەموو مرۆڤەکانی کردن بە ئازاد هەموومان ئازادین فەمووی کلکم لئادەم ئەم یاسایی دانا خەڵکینە ئێوە هەموو نەوەی ئادەم و حەوان و فەزڵی کەس نیە بەسەر کەسا ئیلا کێ تەقوای خوای زیاتر بێ و کاری جوانتر بێ ئەوە لای خوا بەڕێزترە واش بۆ نیە ئەگەر کافریش بوو ستەمی لێ بکەی بیچەوسێنیەوە بۆیە ئولولعەزمە بۆیە ئولولعەزمە حەزرەتی محمد و خاتەمی پێغەمبەرانە هەموو فەرموودەیەکی عیلمێکە حەتا عیلم پێش دەکەوێ ئەمجا ئیعجازەکانی دەردەکەون هەرچ فەرموودەیەکی حەدیس کە تۆ دەیهێنی ئەمڕۆ عیلم بە ملکەچی اللە اشهد باللە ئەوەی کە پێغەمبەری خوا هەزار و چوارسەد و ئەوەندە ساڵ لەمەو پێش فەرموویەتی ئەوە حەقیقەتە ئەوە هەموو زانستە ئەوە یاساکانی گەردوون ملکەچیەتی بۆیە پێغەمبەری خوا ئولولعەزمە بەڵام پێغەمبەرێکی وەکو حەزەتی سولەیمان ناچێتە ڕیزی ئول العزمەوە کە معجیزەی ئەوەی هەبوو وعلمناه منطق الطير لەگەڵ باڵندەکان قسەی دەکرد سبحان الله کوندە پەپوو کۆتر چۆلەکە دەهاتن باسەرهاتیان بۆ دەگێڕایەوە قسەیان بۆ دەکرد ئاویان بۆ لە ژێر زەوی دەردێنا کەشفی زەویان بۆ دەکرد کەچی خوا نایخاتە ڕیزی ئول العزمەوە فەڕشێکی هەبوو خوا ئەمری پێ دەکرد با هەڵیگرە مانگەڕێیەک دەبرد بۆ سەری دنیا و مانگەڕێیەک دەبرد بۆ سەری دنیا بەڵام نەچووە ڕیزی ئولولعەزمەوە چونکە مرۆڤایەتی دەتوانێ ئەو کارە بکا ئەوەتانێ سەیر دەکەی ئێستا چەندین ئاژەڵ هەیە ئەوەندە عیلمیان پێ بەخشیوە سەگە و کەشفی ئەلغام دەکا هەنگە و کەشفی ئەلغام دەکا تەقەمەنی ئەدۆزێتەوە کەواتە کارەکەی لە لوتکەدا نەبووی حەزرەتی سولەیمان فڕۆکەدا هات کە خەڵک پێی عەجیب بوو ئەو فەڕشە بفڕێ بەسەر ئاو و ئاگردا بڕوا و هیچی لێ نەیا ئەمڕۆ فڕۆکە بە چاوی خۆت دەبینی بە هەزاران خەڵک هەڵدەگرێ بۆیە حەزرەتی سولەیمان عیلمەکەی تا قیامەت سودبەخش نیە مرۆڤی خەڵکی کەش دەتوانێ ئەو کارە بکا بە ئیزنی خوای گەورە و بە عیلمی زانستی تازە بۆیە نەچوو ڕیزی ئولول عەزمەوە ئەبێ ئێمە ئەمانە تێبگەین هەرچەند هەیە پێغەمبەریشە بەڵام حازر نیە هەموو ڕۆژێ جا تۆی موسڵمان بۆ ئەوەی حازر بی بۆ ئەوەی نەک هەر هەبی وەکو هەموو هەبوونێک دوو شت هەیە زیندوو بوون هەیە ژیان بوون هەیە هەموو شتێک دە زیندووە ئێستا پشیلەیەکیش زیندووە چۆلەکەیەکیش زیندووە کرمێکیش زیندووە زیندوو بوون بەو مانایەی دەخوا دەخواتەوە دەخەوێ زاوزێ دەکا ماڵێکی هەیە ڕۆژێکی تازەی بەسەرا هەڵدێ ئەمە هەموو زیندەوەرێک هەیەتی بەڵام هەموو ژیانێک زیندوو بوون نیە بۆیە زۆر جار ئێمە وشەی هەڵە بەکار دێنین دەڵێ کاکە چۆنی ئەڵێم ماوین کاکە هەمان هیچ نیە چۆن ماوی گرنگە ماوی چۆلەکەیەکی شەر ماوە کرمێکی شەر ماوە وەک تۆ زیندووە بەڵام چۆن ماوی گرنگە بۆیە ئەو کەسانی بۆ زیندوێتی لە ژیاندان بەردەوام دەفرۆشرێن دەکڕدرێن کابرا لە پێناوی چەند دۆلارێکا خۆی دەفرۆشێ بەس ئەو کەسانەی کە بۆ ژیان دەژین واتە نەک هەر بۆ زیندوێتی پەیامێکیان پێیە ئامانجێکیان هەیە ئامانجم ڕەزامەندی خوای گەورەیە ئامانجم چاوم لە بەهەشتە بچمە ناویەوە ئامانجم ئەو کاتەیە کە لە سەرە مەرگا بووم بڵێم لا اله الا الله بۆیە بە هەموو پارەی دونیا لەو ڕێبازە لانادەی ها تۆ ژیاوی بەڵام ئەوەی کە بۆ زیندوێتی بۆ پارو نانێکە ڕۆژێ پیاوی ئەمە ڕۆژە سەنگەری گواستەوە ڕۆژێ ئەو سارەیەکی زیاتری دایە پیاو بۆ ئەویان دەکوژێ ها ئەو خەڵکەی کە بۆ زیندوێتیە هەموو ڕۆژێ خۆ فرۆشە بەڵام ئەو کەسەی کە بۆ پەیامی ئەم ئیسلامە دەژیا هێز نییە ڕەگەکەی لە بن دەربێنێ ئیشاڵا هەموو ماڵی دنیای دەخەنە بەردەست ئەڵێن نابێ یەک دینی ئیسلام و قەر حەرفێکی ئەو قورئانە بە هەموو دنیا ناگۆڕمەوە چەند کەس هەیە باوکی هەر ناوی نەبوو محمدی کوڕی ئیدریس ئیدریس کەس نازانێت کێیە کە محمدی ئیدریس سات یەکسەر دەزانی باوکی ئیمامی شافعیە ناوەکەی زیندوو دەبێتەوە بۆیە ئەولادی ساڵح پێبگەیەنە لەسەر خواناسی هەموو ڕۆژە با خەڵک لە ڕەحمە لە دایک و باوکت بێ دووەمیان سەدەقەتون جاریە خێرێکی نەبڕاوە ئەنجام بدا چەند کەس دەبینی چەند ساڵی زۆرە مردووە بەڵام بە دڵنیا بە کۆشک هیچ نییە ناڵێن ئەوە قەسری فڵان کەسە سێ چوار دە ساڵی کە چل ساڵی کە ئەو کۆشکەی ئەمڕۆ کۆشکە نەوەکانی داهاتوو پیان دەبێ بە کەلاوە بۆ خۆیان پاچ و خاکەنازی تێدەکەن و تێنتی لێ دەبەستن دەیتەقێنەوە بۆی لای بەرن باوی نامێنێ کۆشکەکان هەموو دەڕوخێن دڵنیا بە پەیکەرەکان هەموو لا دەچن مەدالیای زێڕین کە بە یەخەی خەڵکا دەکرێ حکومەتی داهاتوو هات ئەوانە هەموو لادەبا کابرا ها نەوت الشجاعە بە یەخەی چەند کەسا کرا لە زەمانی سەداما ئێستا کابرا خوا خوایەتی باسی نەکەن کاتی خۆشی شانازی پێوە دەکرد بەڵام ئەوەی مزگەوتێک بیرە ئاوێک خەستەخانەیەکی کردووە هەتا هەتایە نەوەکانی شانازی پێوە دەکەن هەموو ڕۆژێ حازرە ئەوەی ئەمڕۆ ئەم باق و بریقە هیچ نیە مەدالیای ئاڵتونیان بە یەخەدا کرد وا تێهەڵدا چونکە وا هەر حکومەتی داهاتوو هاتەوە سا وا خەریکە دیکتاتۆرەکان یەخە بە یەکە الحمدللە وا دەڕوخێن ئەوەی کە ناسیاوی بۆ خوا خوای بڵێ نەمناسیوە ئەڵێ هەر نەمناسیوە هەر توی مزگەوت سەر بەرزی ئێمە لە خوا بەزێ هەر حکومەتێک بێ بەندەی خوا بووین سەرمان بۆ خوا نەوی کردووە منەتمان بە عەبدی خوا نیە لە خوا بەزیاد بێ ڕەزاقم ئەڵڵایە شافیم ئەڵڵایە ئەوەی دەمژێنێ ئەڵڵایە ئەوەی دەممرێنێ ئەڵڵایە ئەوەی ئەجەلمی بەدەستە ئەڵڵایە ئەوەی سەربەرزم دەکا ئەڵڵایە ئەوەی بمهێنێتە خوارەوە هەر ئەڵڵایە کەواتە چەند بەختەوەری تۆ دایمە حازری کە مردیشی کە مردیشی مەلایکەت بۆت دەگریا ئاسمان بۆت دەگریا مزگەوت بۆت دەگریا با کەسیشن نەبێ هەموو دەمێ حازر بە هەر هەر مەبە بڵێ وەکو ئەو ئاژەڵانە با هەر هەبم سەدەقەیەکی جاری ئەنجام بدە وەڵای من چەندین کتێبم لای مامۆستایانی پێشوو لەسەری نووسرا وەقفی فڵان ئافرەتە کە کاتی خۆی ڕوبعێکی هەبووە داوێتی بە کتێبێکی شەرعی کوێتی مامۆستا لەسەری بنووسەوە وەقفی فڵان ئافرەتە تخوا دوعایەکی خێرم بۆ بکەن باوەڕکەن مامۆستاکە دەمێکە نەماوە کتێبەکەی بە ئەمانەت کەوتۆتە لای من شەوانی جومعە کە خوتبەم لێ دەرێناوە کتومێ یا ڕەبی خوا ڕەحم بەو ئافرەتە بکەی نازانم کێیە بەڵام زیندووە حازرە لەگەڵماندا بەژداری ئەو خێرەی ئەگە تۆ وشەیەکی خێر لە من بیستی ئەو ئافرەتە کە بە ڕوبعێک کتێبێکی شەرعی کاتی خۆی کڕیوە ئەم سەدەقەیە مزگەوتێک دەکرێت شەر نییە تۆ بتانی هەمووی بینا بکەی جاری وا هەیە بە گڵۆپێک دەتوانی بەشداری لەو سەدەقە جاریەدا بکەی ناوت با زیندوو بێ خۆ ئەگەر چەند دەوڵەمەندمان هەیە قەسەم بەخوا بە تاقی تەنیا مزگەوتێکی پێ دەکرێت کە چی ناشیکا چەند هەر چاومان لە حکومەتە دەوەرە خوێندنگایەک بکە خەستەخانەیەک بکە خۆشە نێم وێ هەر حکومەت بیکە با ناوت زیندوو بێ با هەموو دەمێ حازر بی بەڵە خۆشەویستان سێمیان ئەو علم ينتفع به آخر وشە ئەوەیە زانستی بەسوود چەند کەس هەیە هەزار ساڵە مردووە کەچی بە علم هەر زیندووە کە دەڵی بخاری وای فەرمو هەموو ڕۆژ ئیمامی بخاری زیندووە لە ناو مسلمانان تخواوانە ئەوەی مسلیم وای فەرمووە کە باسی شەرع دەکرێت ئیمامی شافعی وای فەرمووە ڕۆژ هەیە ناوی ئیمامی شافعی و ئەبو حەنیفە و مالیک و ئەحمەد نەیە هەموو ڕۆژە دەڵێی لە ناوماندا دانیشتوە سبحان اللە واللە کتێبەکەی ئیمامی شافعی دەکەی وڵی چاوم لە ئیمامی شافعیەوە قەڵەمەکەی بەدەستەوە فتوا دەنووسێ و فتوامان بۆ دەدا هەزار ساڵە مردووە کە چێڵی ئەمڕۆ لەبەر چاوتە عیلم بە زیندوێتی ڕایگرتوتەوە ئەڵێ کە کارەبات بینی ئەدیسۆنە هەچەند مسلمانیش نەبێ یەکسەر بیردۆزێکی فیزیایی دی ئەنیشتاینم بەبیر دەکەوێتەوە ئەها عیلم هەتا ئەگەر کابرا کافریش بێ حازری ناو کۆمەڵگایە دەی عیلمێک خزمەتی عیلم بکە خزمەتی ئەهلی عیلم بکە تەلەبەی وا هەیە لەبەر هەژاری ناخوێنە وەرە تۆ مەسرەفی بکێشە بڵێ وەرە بخوێنە پیاوانە زانکۆکە تەواوکە تۆ ناوت زیندوو دەبێ شەرنێ لای خەڵک لای خوا ناوە تۆمار دەکرێ هەر لای خوش حیسابە بۆیە مەولەوی شاعیر ڕەحمەتی خوای لێ بەفەرموویەتی هەر کەس تەوەلود دووبارەش نییە هەڵبەت سەعادەت ستارەش نییە هەر کەسێ بە مردن کۆتایی پێهات و کەلافیتەکەیان لە دیوارەکە کردەوە کۆتایی پێهات ئەوە بەڕاستی هەر نەژیاوە زیندوو و سەعادەت و خۆشبەختی بۆ ئەو کەسەی کە لە دوای مردن جارێش کە لەدایک دەبێتەوە بە سەدەقە جارەکانی بە ئەولادە ساڵحەکانی بە زانستە بە نرخەکانی هەموو ڕۆژێ لەناو ئەم کۆمەڵگایەدا دەژیا بۆیە پێغەمبەری خوا دایمە دوعای بۆ شەهیدان دەکرد چونکە هەرچەند وەفاتیان کرد بوو هەموو ڕۆژێ لەناو کۆمەڵگاکەدا حازر بوون یاڕەبی خوایە عاقیبەتمان خێر کەی تەمەنمان پڕ بەرەکەت کەی لەبەر خاتی هەموو پێغەمبەرانت بەتایبەت پێغەمبەرانی ئولو العزم بەتایبەت خاتەمی پێغەمبەران خوایە لە گوناهەکانمان خۆشبی خوایە لە گوناهەکانمان خۆشبی ئەوەی مردووە لە گوناهی خۆشبی ئەوەی مردووی لێ بردووە سەبوری بە دڵ و دەرونی بدەی ئەوەی نەخۆشە یا شافی یا ئەڵڵا بۆ خاتری گەورەی خۆت لەم ڕۆژی مبارەکەدا خوا شیفای بۆ بنێری یا ڕەبی خوا شیفا بۆ نەخۆشەکانمان بنێری خوایە ئەوەی دڵ بە خەمە خوایە ڕەحمی پێ بکەی دڵ و دەروونی ئاسوودەکەی ئەوەی قەرزار و نەبووە خوایە بە گەورەیی خۆت دەرگایەکی ڕزق و ڕۆزی لێ بکەیەوە ئەوەی کەوا چاکە لەناو ئەم میللەتەدا چاکتری کەی ئەوەی لار و لەوێرن لێرە و لە هەموو وڵاتێکا خوایە دیکتاتۆر و لار و لەوێرەکان لەسەر کورسی حوکم لابەری میللەت ڕیسوایان کا تفبارانیان کا گوڵباران نەکرێنە هیچی تر یا ڕەبی خوایە عاقبەتی هەموو لایەکمان خێر کەی بە گەورەیی خۆت ئەم گەنج و لاوانە ڕوویان کردووەتە ماڵی تۆ خوایە زایع نەبن ئەو پیرە بەتەمەنانە خوایە عاقبەتیان خێر کەی زەلیلی سەر جێگایان نەکەی حەتا دەمرن بتوانن بە قاچی خۆیان بێنە مزگەوت خوایە ڕەحم بە حاڵی هەموو لایەکمان بکەی لەم کاتەدا بە چاوی بەزەیی تەماشامان کەی ئامین ئامین والحمد لله رب العالمین